عیلم کەم دەبێتەوە و جەهالەت و نەفامی بڵاو دەبێتەوە و زۆر دەبێت مەبەست کە عیلم کەم دەبێ مانای ئەوە نییە خەڵک خوێندەواری نامێنێ خوێندەوار هەیە بەڵام علمی پێ نییە وەکو خی پەرۆزگا دەفەرمێ ومنهم ئومیونە لا يعلمون الكتاب إلا أماني وإنهم إلا يظنون کەسانێک بۆمان باسی بەنو ئیسرائیل دەکات دەفەرمێ خەڵکانێکیان هەیە هیچ شتێک لە کتابەکەی خۆیان کە خوا بۆی ناردوون هیچی لێ نازانن ئیلا ئەمانی ئیلا خوێندنەوەی نەبێت وئینهم ئیلا یەظنون هەرچی بیر و ڕاو عەقیدە و بۆچوونێکیشیانێ هیچی لە کتابەکە وەرنەگیراوە هەمووی گومان و تەخەڕوسات و شوبهاتی خۆیانە کەواتە براکانم تەنها خوێندەواری پێی ناوترێ عیلم ئێمە لە سەردەمێک داین عیلم کەم بووە خەڵک عیلمی وەکو پێویست پێ نییە بە کتابەکەی خوا بە قورئانەکەی رب العالمین بە حەدیتەکانی پێغمبەری خوا عليه الصلاة والسلام هۆکارەکەی چییە؟ هۆکارەکەی پێغەمبەری خوا علیە الصلوة والسلام فەرمووی خوای گەورە علم لە سینگی خەڵک دەرناهێنێتەوە بەڵکو نەمانی علم بە نەمانی علەمایە کە زانای بەرز زانای گەورە ئەوانەی کە علمیان بە قورآن و سنت هەیە نەمان ئەو کاتە خەڵک ناچارە بۆ پرسیار کردن لە حوکمی شەرع پرسیار دەکا لە کەسانێک کە خۆیان لە خەڵک کردووە بە زانا و زاناش نین پرسیاریان لێ دەکەن و ئەوانیش فتوایان بۆ دەدەن فەئەفتە و بغەیری علم بەبێ علم و زانست و زانیاری فتوایان بۆ دەدەن فەضل و ئەضل و خۆشیان گومڕا دەکەن و خەڵکیش گومڕا دەکەن، خۆیان گومڕان و خەڵکیش گومڕا دەکەن، کەواتە سەبەبی گومڕابوونی ئەم میللەتە و تێکڕای میللەتان سەبەبی لاڕێبوونیان و دەرچوونیان لە ڕێگای ڕاست بریتییە لە بوونی کەسانێکی بەناو زانا کە جاهیلن و نەمانی کەسانی ئەهلی عیلم و تێگەیشتوو لە قورئان و سوننەت. تاوەکو ئەهلی عیلم هەبێت تاوەکو زانایان هەبن ئەو ئوممەتە کاری بەخێرە ئەو ئوممەتە گومڕا نابێت و سەری لێ ناشێوێت چونکە بەردەوام زانایانی ڕاستەقینە بە خەڵک دەڵێن ئەوە حەقە و ئەوە ناحەقە ئەوە ڕاستە و ئەوە هەڵەیە ئەوە حەڵاڵە ئەوە حەرامە ئەوە ڕێگای بەهەشتە و ئەوانەش ڕێچکەی جەهەنەم و دۆزەخ و گومڕایین بەڵام کە عولەما نەما ئەو کاتە کەسانێک خۆیان لە خەڵک کرد بە عالم کە شایستە نین و فتوا دەدەن بە بێ تەقوای خوا و بە بێ ترسان لە خوا و بە بێ عیلم بە قورئان و سوننەت فضلوا و اضلوا خەڵک گومڕا دەکەن هیچ کاتێک بوونی عولەما و زانایان زەرەر نیە بۆ میللەت تاوەکو زانامان لەناودا هەبێت و تاوەکو نوسراوی زانایان لە میللەتدا هەبێت، ئەو میللەتە لەسەر هیدایەتە و لە خۆشی و ڕەحمەتدایە. کە زانایان خودی خۆیان نەما، یاخود کتاب و نوسراویان نەما، ئەو میللەتە بەرەو گومڕایی و ضەلالەت و سەرلێشێواوی و شەقاوەت و بەدبەختی دەڕوات. کەواتە براکانم بوونی عالم لەناو هەر میللەتێکدا لەناو هەر شارێکدا ڕەحمەتی خوای پەروەردگارە بەڵام ئایا خەڵکی هەر هەمووی قەدری علم و علەما دەزانێت ئایا کەسانێک کە قەڵەمیان بەدەست بێت و کەسانێک بڕیاریان بەدەست بێت قەدری ئەهلی علم و زانست و زانین دەزانن بابزانین چۆنە بیستمان لەم ڕۆژانەدا بەداخەوە کە بڕیارێک دەرچووە ئەوەی کتێبی زانایانی ئەهلی سنەیە هەمووی مەمنوع بکرێت لە بازار و لە مەکتەبەکان لیژنە پێک بهێندرێ و بە مەکتەبەکاندا بگەڕێن هەر کتابێک هی عالمەکانی ئەهلی سنە بێت وەکو شێخ ئەلبانی، ئیبن باز، ئیبن عوثەیمین، فەوزان، غەیری ئەوانە عولەمای ئەهلی سوننە ئەوانەی کە کاتێک فتوا دەدەن دەڵێن خوا فەرمووی پێغەمبەری خوا فەرموویەتی علیە الصلوە والسلام کتێبی ئەوانە مەنع بکرێ لە بازار و ڕێگای پێ نەدرێ. ئەگەر هاتوو ئەم بڕیارە سەربگرێ بەڕێزەکانم ئایا میللەتی ئێمە قازانج دەکات ئەو میللەت و ئەم حکوومەت و ئەم هەرێمەمان بەرەو ئاسوودەی و هیدایەت دەڕوا بەرەو ئەمن و ئاسایش دەڕوا یا بەرەو گومڕایی و سەرلێشێواوی و فیتنە دەڕوات هەر یەکێک لەو زانایانەی کە کتابیان مەمنوع کراوە تەماشای فەتواکانیان کەی دژی هەموو دیاردەی گومڕایی و سەرلێشێواوین و دژی تیرۆر و توندڕەوێتی و کاولکاری و تەقینەوە و ئەو جۆرە فیتنانەن کە جاران قاعدە و ئێستا داعش و ئەمثالی ئەوان دەیکە فتواکانیان هەمووی دژی ئەوانە هەمووی وریاکردنەوەی مسوڵمانانە و گەنجانە نەکەن بخەڵەتێن گەنجان بە کێ بە قاعیدە بە تیرۆرستان بە توندڕەوەکان بە تەکفیریەکان بە داعشیەکان پێیان نەخەڵەتێن ئەوە جیهاد نییە ئەوە تێکدانی دین و دنیای میللەت و وڵاتە فتواکانیان ئەوەیە ئەی گەنجان ئەی موسڵمانان لەگەڵ ئاژاوە و فیتنە مەبن لە هەر وڵاتێکن لە چاکەدا گوێڕایەڵی حکوومەتەکەی خۆتان بکەن لە چاکەدا لە خەراپەش نەسیحەتیان بکەن بەڵام بەبێ ئەوەی ئاژاوە و فیتنە بکەن ئێستا هاتوون کتابی ئەوان مەمنوع کراوە و کتابی ئەوانەش کە خەڵک هان دەدا بۆ تیرۆر و تەکفیر و کاولکاری کەس ناڵێت مەمنوعە کەس ناڵێ مشکلەی تێدایە بۆ وای لێ هاتووە ئەمڕۆ چاک بوو بە خەراپ و خەراپیش بووە بە چاک پێغمبەری خوا عليه الصلاة والسلام دەفەرمێ ستأتي على الناس سنوات خداعات بەسەر ئومەتەکەی مندا ساڵانێک دێن ساڵانی فێڵکردن یصدق فیها الکاذب و یکذب فیها الصادق ئەوەی ڕاستگۆیە بە درۆزنی دادەنێن ئەوەش کە درۆزنە بە ڕاستگۆی دادەنێن یخون فیها الامین ئەوەی کە ئەمیندارە ئەوەی کە دڵسۆز و بەپەرۆشی میلەتیەتی دەڵێن بابە مە خیانەتکارە یخون فیها الامین و یوتمن فیها الخائن ئینسانی خیانەتکار بە ئەمیندار دادەنێن ئەمینداریش بە خیانەتکار دادەنێن وای لێ هاتووە شوان دەڵێن ئەمە گورگە بە شوان دەڵێن گورگ بەڵام گورگە ڕاستەقینەکە لە خەڵک کراوە بە شوان بۆچی وای لێ هاتووە تەرازووەکان هەڵگەڕاوەتەوە؟ تەحەدای دەکەم ئەو کەسەی ئەو بڕیارە دەدات ئەوانەی لە پشت ئەو بڕیارەن فتوای علەمای ئەهلی سنە بێننەوە کە لەگەڵ تیرۆر و توندڕەوێتی و تەکفیر و ئاژاوە جێڕی بێت هەرچی فتوایان هەیە دژی ئەو بابەتەیە کەچی ئێستا هاتون کتابی ئەوان ممنوع کراوە ئەوە لە مەسلحەتی ئەو ملەتەوە و حکوومەتە نییە لە مەسڵەحەتی دین و دونیای میللەت نییە غەیری هەوڵێک نەبێ بۆ گومڕاکردنی ئەو میللەتە بۆ چەواشەکردنی ئەو میللەتە هیچی تر نییە سوێن بەخوا کارێک کراوە بە هیچ شێوازێک عقل قبولی نییە هەرچی فتوای ئەو عالمانە دەخوێنیتەوە هەمووی دژی تیرۆر و تەکفیر و تۆقاندن و کاولکاری و ئاژاوە جێڕیە ئەو هەموو کتابانەی زانایانی تر یا کەسانی حەماسی و تەکفیری هەر یەک نەفەریشیان باس نەکراوە بڵێ کتابەکەی مەمنوعە کە بە ئاشکرا حکوومەت بە کافر دادەنێن ئەو میلەتە بە کافر دادەنێن تێگڕای وڵاتانی ئیسلامی بە جاهیلی و کافر دادەنێن کتابەکانی دەفرۆشێت و کەسیش ناڵە مەمنوعە ئەوانەی کە دەڵێن تیرۆر و داعش و تەکفیر و قاعدە و ئاژاوەگێڕی دروست نییە لە وڵاتدا کە بە ناوی دینەوە دەیکەن ئێستا ئەوانە بڕیار دراوە مەمنوعە ئێ دەبێ ئێمە سڕێکی تێدا هەبێت کەواتە قەزیەیەکەیە لەم بابەتە گەورەترین خزمەتکردن بە داعش ئەم بڕیارەیە داعش ئێستا دێت ئەو بڕیارە کە دەرچووە لە حکوومەتەوە تەرجمەی دەکا بۆ هەموو زمانەکانی دنیا بڵاوی دەکاتەوە وەرن تا ئێستا ئێوە قەناعەتتان بە ئێمە نەدەکرد بە قسەی ئەو عالمانەتان دەکرد کە دژی ئێمە بوون ئێستا بۆتان دەرکەوت کە حکومەتی هەرێم دژی داعش نیە کە داعش دەڵێن توندڕەوە دژی ئەسڵی ئیسلامە چونکە ئەوەتە ئەو عالمانە خۆ هەموو فتواکانیان بە گوێرەی قورئان و سنەتە و ئەوان لەگەڵ جیهادی ئێمە نین و لەگەڵ تەقینەوە نین و لەگەڵ خۆکوژی نین و لەگەڵ دەرچوون دژی حکوومەتەکان نین ئێستا حکوومەت ئەوەشی مەنع کرد کەواتە ئەم حکومەتە دژی ئیسلامە کەواتە گەنجان و موسڵمانانی دنیا لەگەڵ ئێمە بن دژی ئەم حکومەتە کەواتە بڕیارێک کە خزمەتیک بە داعش کرد دژی ئەم میللەتە بۆیە دەبێ ئەو کەسەی بڕیار دەدات بیر بکاتەوە نەک حکم لەسەر شتێکدا کە علمیشی پێی نییە کتابێک نازانێ ناوەکەشی چییە عالمێک ناوەکەشی بە باشی نازانێ حرفێکی لی نەخوێندوێتەوە بڕیاری لەسەر داوە ئەم کتابە مەمنوعە ئەمە موسیبەتە بەڕاستی بگەینە سەردەمێک وای لێ بێ چاکەمان لێ بێ بە خراپە و خراپەشمان بێ لێ بێ بە چاکە بەڵام سیر نییە پێغمبەری خوا عليه الصلاة والسلام دەفەرمێ تعرض الفتن على القلوب كعرض الحصير عودا عودا فتنە شبهات ڕوو لە دڵی ئینسان دەکات وەکو چۆن کەسێک کە حەسیر دروست دەکا نكتت فيه نكتة بيضاء حتى تصير القلوب على قلبين على أبيض مثل الصفا لا تضره فتنة ما دامت السماوات والأرض وعلى أسود مربدا كالكوز مجخيا لا يعرف معروفا ولا ينكر منكرا لا يعرف معروفا ولا ينكر منكرا إلا ما أشرب من هواه دەفەرمێ وای لێ دێ وردە وردە فیتنە دێ بۆ دڵەکان فیتنە دێ تا ئەو دڵەی کە فیتنە قبول کا و شوبهە قبول کا ئەو دڵە ڕەش دەبێت ئەوەش کە قبولی نەکا سپی دەبێت وای لێ دێ مثل الصفا لا تضره فتنە وەکو بەردێکی لوسی لێ دێ هیچ شتێک پێیوە نالکێتەوە هیچ شتێک پێوە نانووسێ کە بەردێک زۆر لوس بێت هەرچی بە یەکسەر دەخلیسکێت پێوە نانیشێتەوە بەڵام ئەی ئەو دڵەی کە فیتنە قبوڵ دەکات وای لێ دێت کەلکوزی مجەخیە ئەگەر بێت و پەرداغێک پڕ لە ئاو بێت هەڵی گێڕەوە چی بەسەر دێت یەک دڵۆب ئاوی تێدا نامێنێت هەمووی دەڕژێت ئەو دڵانەش کە فیتنەیان قوت داوە هیچ حەقی تێدا نامێنێت هەڵدەگێڕدرێتەوە، کە هەڵگێڕدرایەوە شتێک کە سەرەوبن بوو حەقی لا دەبێ بە ناحەق و ناحەقیشی لێ دەبێ بە حەق. لا یعرف معروفا، ئەوەی چاکە بێ ئەو بە چاک نایبینێ، ئەوەش کە خەراپە بێ بە خەراپە نایبینێ، الا ما اشرب من هوا، الا شتێک کە موافقی هەوا و ئارەزووی خۆیان بێت. کەواتە فیتنەکەیە وایکردووە چاکە بە چاکە نەبینن و خەراپیش بە خەراپ نەبینن ئەو عالمانەی کە بە خەڵک دەڵێن خوا فەرمووی پێغەمبەر صلی الله علیه وسلم فەرمووی ئەو عالمانەی کە هۆکاری ئەمن و ئاسایشن لە وڵاتدا کتابی ئەوان بە زەرەر بزان و مەمنوع بکرێ و کتابی ئەو کەسانەش کە سەبەبی هەموو فیتنە و ئاژاوەیەک لە وڵاتانی مسلماندا ئەو تەکفیریانن کەس باسیشی لێوە نەکا و مەمنوعیش ناکرێت چۆن دەبێ ئێمە ئەمر بە خەراپە بکەین؟ چۆن دەبێ ئەوەی سەبەبی ڕەحمەت و هیدایەتی میللەتە کە عیلم و عولەمایە، کە قورئان و سوننەتە، ئێستا ئەوە لامان ببێتە سەبەبی مشکیلە، ئەوەش کە سەبەبی فیتنە و نەهامەتییە لامان ببێتە سەبەبی ڕەحمەت؟ ئەو کەسەی کە وا بێت، هەر کەسێک لە ئێمە وا بێ، با لە دڵەکەی خۆی بترسێ نیفاق چۆتە ناوی و داگیری کردووە، خوای گەورە پەنامان دا. ئەمڕۆ کێشە و نیزاع لەسەر ئەم دوو ڕێگایەیە ئەو کەسانەی دەیانەوێت خەڵک بگێڕنەوە بۆ قورئان و سوننەت ئەوانەش کە دەیانەوێت خەڵک بانکەن بۆ ڕاو بۆچوونە زیادە بیدعەکانی خۆیان کە دایان هێناوە لە ناو میلەتدا جا دائیمەن ئەوانەی کە مبتدعن ئەوانەی کە گومڕان ئەوانەی کە بە ڕاو بۆچوونی خۆیان ئیش دەکەن نەک بە قورئان و سوننەت دائیمەن خەریکی چەپەڵێتی و چەواشەکارێتی و جاسوسی کردنن، دائیمەن لە هەوڵی ئەوەدان زانایانی قورئان و سوننەت لای حکومەت و دەسەڵات ناشیرن کەن و ڕێگایان پێ بگرن. هەوڵێک درا ڕادوێی ئامۆژگاری داخرا. ئەو هەموو ڕادوێی کە گۆرانی، مۆسیقا، کوڕە کوفر، ئیلحاد، بەدڕەوشتی تێدا بڵاو دەکرێتەوە، هیچی مەنع نەکرا لە هەرێمی کوردستان. چی مەنع کرا ڕادوێی ئامۆژگاری کە ئامۆژگاری موسڵمانان دەکا بە قورئان و سنت ئەو مەنع کرد ئەوە خەتوەی یەکەم خەتوەی دووەم ئەو جارە هەوڵ درا و کتابەکانی ئەهلی سنەش مەنع کرا دەزانن ئەم بڕیارەکەی درا پێشتر لە ساڵی نەوەت حزبی بەعس ئەم بڕیارەی دەرکرد کە دوێنێ و پێرە لە کوردستانی ئێمە دەرچوو لە ساڵی نەوەد بەڕێزەکانم لە بەغدا دەمخوێند کە شەڕی کوێت و عێراق دەستی پێکرد حکوومەتی بەعس کە کێ مستەشاری سەدام حسێن بوو مستەشاری دینی عزت دووری سۆفی عزت دووری دژی قورآن و سنت و تەوحید و سەلەفیەتە وای لێکرد لە حکومەت بڕیارێکی پێدا کتوبی سەلەفی عولەمای سەلەفی دەبێ مەمنوع بێ لە بازار کتێبێکت پێ بینرابا کە باسی قورئان و سوننەت دەکا و عولەمای سەلەفیە ئەوە سجن دەکرایت و اعدام دەکرایت حزبی بەعس ئەو بڕیارەی دەرکرد بەهۆی چەواشەکاری عزت دووریەوە ئەمڕۆژ لە کوردستانی ئێمە هەمان حکوم دەربکرێت دیسان بە چەواشەکاری شاگردەکانی عزت دووری کە ڕابردوو لەگەڵ ئەو بوون سوێن بەخوا سوێند بەخوا لەگەڵ ئەو بووم. ئەمڕۆش لێرە دیسان سوکانەکەیان سوڕاندووە و دەیانەوێت حکومەت بە هەڵە بەرن، بڕیاری بە هەڵە بە حکومەت بدەن، ئەوەی کە سەبەبی خێری حکومەتە لای ناشیرن کەن و ئەوەش کە شەڕە لای شیرن کەن. ئەم بڕیارە درا کە تا ئێستا ئەمریکا ئەو کتابانەی مەمنوع نەکردووە. بەریتانیا و ئەوروپا مەنعی نەکردووە ڕوسیا و یابان و صین ئەو کتابانەی مەمنوع نەکردووە بۆ چکە ئەوان دەڵێن ئازادی دیموکراسی تا ڕادەیەک ڕاست دەکەن لەگەڵ ئازادی و دیموکراسیەکەیان ئەی کوا ئازادی دیموکراسی کوردستان کامەیە ئەوەیە کە کتێبی علەمای سەلەفی بسووتێندرێ ئەمڕۆ عەسر شاگردەکانی عزت دووری سوێندیان خواردو ئەمڕۆ ئەم کتابانە بێنن بیسووتێنن عەسر دەیسوتێنن ئەو کتابەی کە هەمووی پڕە لە ئایەتی قورئان پڕە لە حەدیسی پێغەمبەری خوا علیە الصلاة والسلام فتواکانیان کە دەفەرمێ ئەبوبەکر وای فەرموو عومەر وای فەرموو بەڵام چونکە ئەوەی تێدایە دەڵێ بەس خوا بپەرستە بەس هاوار بکەنە خوا شەخص پەرستی باوی نەماوە شەخص پەرستی دینی خوا نییە ئەوە دەزانین کوێیان دێشێت بەڵام دەیخەنە قاڵبێکی سیاسیەوە ئەمڕۆ بڕیاریان داوە لە دوای نوێژی عەسر کتێبی ئەو زانایانە بێنن کە هەمووی پڕیەتی لە قورآن و حەدیث و بیسوتێنن بۆچی بازاریان نەماوە بۆچی چڵکاو خۆریەکەیان نەماوە خەڵکیی تر باوەڕ ناکە کە بچێ سوێن بەسەری بخوات و سوزدەی بۆ ببات و حیوانی بۆ بەرێت و هەنجوینی بۆ بەرێت و مەڕی بۆ بەرێت و چی بۆ بەرێ تەواو لەگەڵ خۆی بیباتە بەهشت ئەمە چی ئەمە درۆ دەلەسەیە خوا بپەرستە و بەهەشت و جەهەنەم بەدەست رب العالمینە دەشزانن کتێبی کتێبی علەمای سەلەفی هۆکاری ڕۆشنبیری خەڵک و چاوکردنەوەی خەڵک و دینداریتێکی ڕاستە بۆیە ئێستا دێن هەوڵ دەدەن بڕیاری بە هەڵە بە حکوومەت بدەن من گلەیم لە حکوومەت نییە دەرەجەی یەک چونکە هیچی لێ نازانێت بەڵام ئەو مستەشارانەی کە وەکو عزت دوورین ئەوانە با لە خوا بترسن و تەخوای خی گەورە بکەن سوێند بەخوا بە سوتاندنی کتێبی ئەهلی سونەت قازانج ناکەن با بیکەن بەڵام واللهی خوای گەورە ڕویان ڕەش دەکا هەرچەندە لە دنیادا ڕوو ڕەشن خوای گەورە سوچیان دەکا لە دنیا و لە قیامەت کەسێک بێت سلسلة الأحاديث الصحيحة شێخ البانی کە ئەحادیثی صحیح هەمووی بەیەکەوە دانا و جای کردوتەوە چەندان پازدە مجلڵەت تۆ بێ حەدیثی پێغمبەری خواب سوتێنیت حیزبی بەعس نەیتوانی ئەو کارە بکا هەرچەندە بڕیاریشی دا، ئەی ئەمڕۆ کەسانی شاگردەکانی عزەت دوری دەتوانن ئەمە بکەن؟ ناتوانن بیکەن، بەڵام ئەوەی گرنگە ئەوەیە کە بزانین حەق و ناحەق لای هەندێک کەس هەڵگەڕاوەتەوە و وای لێ هاتووە حەقی لابووە بە باتڵ و باتڵیشی لابووە بە حەق خوا هیدایەتمان دا و ئەخیرمان خێر کاوە الحمدلله الحمدلله والصلاة والسلام على رسول الله زانایانی حەدیث کۆمەڵێک حەدیثیان هێناوە سەبارەت بە سەرکردەی وڵات بە وەزیرەکان بە ڕاوێشکارەکان ئەمە دینی ئێمە هەموو شتێکی تێدا باس کراوە باب ئیمام نەسایی دەفەرمێ بیطانەت الئیمام ڕاوێشکارەکانی سەرۆکی وڵات ڕاوێشکارەکانی وەزیرەکان دەفەرمێ پێغەمبەری خوا علیە سڵاو سلام هیچ کەسێک نییە کە مەسئولیەتێک بگرێتە دەست جا لە سەرۆکی وڵاتەوە بگرە تاوەکو مدیری دائیرەیەک تاوەکو وەزیرێک ئللا دوو جۆر ڕاوێشکاری هەیە دوو جۆر کەس لێی نزیک دەبنەوە بتانەیەک ڕاوێشکارێک کە ئەمری خێری پێدەکات ئەمری عەدالەتی پێدەکات ئەمری چاکەی پێدەکات نەهی شەڕی لێ دەکات وە لەو لاشەوە کەسانیش تریش خۆی لێ نزیک دەکەنەوە، تەئموروه بالشر، ئەمری خەراپە بە سەرکردەکە دەکەن، ئەوە بکە، ئەوە باشە، ئەوە چاکە، حەقی لا دەکەن بە ناحەق و ناحەقی لا دەکەن بە چاک، ئەوانەی کە کەسی چاکەکارن بە دڕندە لای ئەو وەسف دەکرێن، ئەوانەش کە خراپکار و موجرم و مونافیقن بە باش وەسف دەکرێن. پێامبەری خوا علیە سڵاو سلام دەفەرمێ هەر مەسئولێک و سەرکردەیەک خوای گەورە بیپارێزێ لە ڕاوێژکارە خراپەکانی ئەوە ڕزگاری دەبێ و نەجاتی دەبێت کەواتە ئەی دەسەڵاتدار و کاربەدەستەکان دڵنیابن کەسانێکی ماستاوچی کەسانێکی دین فرۆش کەسانێکی مەرام پیس بۆ مەرامی خۆیان لێتان نزیک دەبنەوە بۆ مەرامی خۆیان دێن واتان لێ دەکەن بڕیار دەن کە دینی قورئان و سوننەت دینی تەوحید و تەنها خواپەرستی ئەوە لە زەرەری میللەتە ئەمانە داعشن سیر لەوەدایە بەڕێزەکانم ئەو کتابانەی حکوومەتی هەرێم منعی کردووە داعشیش دەیان سووتێنێت بۆچی چونکە داعش چاک دەزانێ ئەو زانا سەلەفیانە خەڵکیان لەو بەناو جیهادەی ئەوان سار کردوتەوە داعش دەزانێت لە موسڵ کتابی هەندێک لەو عالمانە سوتێندراوە داعش سوتاندویەتی چکە دەڵێ ئەو سەلەفیانە ناهێڵن خەڵک بێتە لای ئێمە ئەو عالمە سەلەفیانە ناهێڵن خەڵک باوەڕ بە ئێمە بکاو ئەوەی ئێمە بە جیهاد بزانێ لەولا داعش دەیسوتێنێ لێرش حکوومەتی هەرێم بڕیار دەدا کە ئەم کتابانە مەمنوعن ئەمانە لەگەڵ داعشن چۆن بیرکردنەوە چۆن عقلێکە بەڵام کێ لە پشتێتی براکانم؟ گۆڕپەرستان لە لایەکەوە هەوڵ دەدەن، هەندێ ئیسلامی لیبڕالی عەلمانی دۆڕاو و فاشلیش عەقڵانی ئەوانەش لە پاڵ قەزیەکەن. بەردەوام، سەلەفیەت مەترسییە بۆ سەر حکوومەتی هەرێم. چاکیش دەزانێ بە خوا درۆ دەکا. کام مەترسییە؟ تاوەکو دینی قورئان و سونەت لە وڵاتدا بێ یعنی ئەمن و ئیمان و ئەخلاق و ئاسایش چ مەترسییەکە؟ بەڵام چاک دەزانێ ئەو بێ عەقڵیەتەی ئەو بۆ خەڵک کەشف دەکەین بۆیە نزیک دەبێتەوە لە مەسئولین و وا لە مەسئولین دەکا کە بڕیارێکی هەڵەیان پێ بدەن بەرامبەر بە دەعوەی قورئان و سوننەت ستا دەڵشتی تریشمان ماوە ئەو جا سیدیەکان ئەو جام وتارەکان خەتیبەکان منع بکرێن خەتیبی چێ ئەو خەتیبەی دەڵە خەڵچینە وەرن گۆڕێک بپەرستن قەینا کەس دەستکاری نەکا مشکلە نییە بەڵام خەتیبێک کە بە خەڵک بڵێ خوا بپەرستن بە تەنها بڵێ شوێن حەدیسی پێغەمبەر کەون عەلەیهی سڵاو سەلام ئەمانە مەترسین بۆ سەر وڵات و میللەت جا بۆیە ئامۆژگاریم بۆ دەسەڵاتداران ئەو جۆرە ڕاوێشکارە خیانەتکارانەی عیزەت دووری ئاسایی لە خۆیان نزیک نەکەنەوە گوێیان بۆ نەگرن مەرامی خۆیان هەیە سوێن بە ڕەب العالمین ئەوان بوون چەپڵیان بۆ سەدام لێدەدا ئەوان بوون کە لەگەڵی بوون و لە هەموو شتێکدا شەریکی بوون. ئێستاش ئەمڕۆ هاتوونەتەوە و لێرە خۆیان نزیک دەکەنەوە و دەیانەوێ وڵاتمان بەرەو نەهامەتی و بەرەو بڕیاری خەراپدا بەرن. یا ئەو جۆرە بەناو عەقڵانیەتە ئیسلامیە لیبڕالیە فەلسەفیانەی تر کە دینیان دۆڕاندووە، ئەوانەش خەریکن دیسان کاری خۆیان بکەن. ئەی کاربەدەستان ئەو جۆرە بیطانە و ڕاوێژکارانە خیانەتکارن وریابن لە خۆتانیان نزیک نەکەنەوە دەزانن لە سەردەمی تەتەر کە هات و هجومی بۆ کرد بۆ بەغدا بە ئەمری کێ بوو هەرچی ئەو هەموو کتابە ئیسلامیە بوو هەمووی لە بەغدا هەمووی سووتێندرا و فڕێدرایە ژێر قاچی وڵاخەکانیان و فڕێدرایە ناو دیجلە کتوبی زانایان بە ئەمری وەزیری خەلیفەی موسڵمانان، وەزیرەکە کە کێ بوو؟ ابن العلقمی الطوسی، وەزیرێک کە دژی قورئان و سوننەت بوو، ئەو هات، ئەمە سەبەبی نەهامەتی، ئەم کتابانە خەتەرە، وەرە ئەم کتابانە بسوتێن و بیانخەنە ئاوەوە و بیانخەنە ژێر پێوە و لە، دیجلە پڕ بوو لە چی؟ پڕ بوو لە کتاب، ڕەنگی ڕووباری دیجلە گۆڕا بەرەو ڕەشی ڕۆی، ئەو هەموو مەرەکەبی کتابی ئیسلامیە هەموو فڕێدرایە ناو دیجلەوە و لەناو برا. ئەمڕۆش ئەم جۆرە وەزیر یاخود ئەم جۆرە ڕاوێژکارانە ئەم ئیشانە دەکەن کە خزمەت بە قورئان و سنەت ناکا خزمەت بە مسلمانان ناکا خزمەت بە ئەمن و ئاسایشی وڵاتەکەمان ناکا سوێن بەخوا کەواتە وەزیرەکان کەواتە دەسەڵاتدارەکان ڕاوێژکاری خراپ نەگرن ان نسیە ذکرە و ان ذکر اعانە، چونکە کە وەزیر باش بوو ڕاوێژکار باش بوو، ئەگەر هاتوو مەسئولەکە سەرکردەی وڵات شتێکی لەبیر چوو لە خێر و چاکە کە وەزیرەکە باش بێ دەیخاتەوە بیری کە لەبیری چوو، ئەی کە لەبیری بوو یارمەتی دەدا بۆ ئەوەی جێبەجێی بکات. بەڵام ئەگەر هاتوو بە عەکسەوە بوو، ئەگەر بێت و سەرکردەیەکیش خێری بوێ ئەو هانی بدا نەیکات، خەتەرە، لە پێش چاوی ناشیرن کا، ئەوە وڵات بەرەو کاولی دەڕوا و بەرەو نەهامەتی دەڕوا. لە کۆتاییدا بەڕێزەکانم، پێغەمبەری خوا علیە الصلوة والسلام مژدەی پێداوین. دەفەرمێ یحمل هذا العلم من كل خلف عدول ينفون عنه تحريف الغالين موبطل، ئەو کەسەی کە لەسەر باتڵە، قسە و ڕا و بۆچوونە باتڵ و ناحەقەکانی خۆی دەیەوێت بیشەرعێنێت و بیخاتە پاڵ دینی ئیسلام، یاخود بێ بەڵگەیەکی قورئان یان حەدیس ماناکەی بگۆڕێ و بیکاتە بەڵگە لەسەر باتڵەکەی خۆی. دێت شتێک کە لە دینی ئیسلامدا نییە دێ دەیکاتە دینی ئیسلام کاکە ئەمە دروستە مەها سیر کە بەڵگەیەکی لەسرە بیدعەیەک دەکا گومڕاییەک دەکات دەشیەوێت پردەیەکی ئیسلامی پێدادات و بیخاتە ناو دینەوە ئەو هەموو بێشەرعی و تاوان و گوناهی کە دەکرێت بە ناوی ئیسلامیەوە هەمووشی بەرگەی ئیسلامی پۆشاکی ئیسلامی لەبەر دەکەن و ئەمە دروستە عولەمای ئەهلی سوننە پەردە لەسەر ئەو هەموو ناحەقی و باطلە لا دەدەن دەڵێن موسڵمانان وریابن ئەوە دین نییە ئەوە لە دینی خوادا نییە نە بیدعەی بیدعەکاران نە ئەو هەموو شتەی کە هێنراوەتە ناودین هیچی لە دینی خوادا نییە ئێ ئەوە بیدعەچیەکان تووڕە دەبن با تووڕە بن دووەمیان ئیشی عولەما چییە تحریف الغالین غالی یەعنی ئەو کەسەی زێدەڕەوە، ئەو کەسەی کە سنوور دەبەزێنێت و توندڕەوە، وەکو تەکفیرییەکان. عولەما دائیمەن ڕەدیان داونەتەوە. کێ ڕەدی داونەتەوە؟ بەس عولەمای سەلەفی سوێند بەخوا. ئەگینا زۆربەی هەرە زۆری گرووپەکان مەیلیان لەگەڵ ئەوانە، دڵیان لەگەڵ ئەوانە، لێیان نزیکن. و تا ئێستاش نەمان بینیوە بەو سەراحەتە، بەو بوێرییە، بەو ئاشکرایەتییە نووسراو و کتێب و تەحذیریان لێ بکەن. کە کرابێتیش سیاسییەن لەو فەترەی ئەخیردا کراوە، لەو فەترەی ئەخیردا چونکە وەزعەکە ترسناکە کە نەیکەن مەسئول دەبن. بەڵام وەرە سەیری عولەمای سەلەفی کە. بزانە دە ساڵ پێش ئێستا، بیست ساڵ پێش ئێستا، پەنجا ساڵ پێش ئێستا نووسراوەکانیان هەمووی ماوە و تاریخی لەسەرە چۆن دژی تەکفیر و تیرۆر و کاولکاری و ماڵوێرانی بوون. دژی ئەو فکرە توندڕەوێتێ بوون کە لە ناو وڵاتی موسڵماناندا گروپێک ڕاست بێتەوە بڵێ ئێمە جیهاد دەکەین دژی موسڵمانانی ئەم وڵاتە، ئەوە لە لای عولەمای سەلەفی هەر لە قەدیمەوە مەمنوع بووە. کەواتە زانایانی سەلەفی دژی ئەو توندڕەوێتیەشن. دەڵێن ئەوە ئیسلام نیە، بۆیە توندڕەوەکان و داعش ئاسایەکان ئەوانەش دژی عولەمای سەلەفی دەوەستنەوە. سێهەمیان دژی چیترن و تەویل الجاهلین هەر جاهلێک بێ بە کەیفی خۆی تەفسیرێکی غەڵەت بۆ قورآن و سنت بکا ئەوە زانانی سەلەفی دەڵێن ئەوە ڕاست نییە هەرچەندە چیان دەوێت جاهلەکانی ئەمڕۆ کە بەناو ڕۆشنبیرن دەیانەوێ لێکدانەوەی تازە بۆ قورآن و سنت بکەن نەک ئەو لێکدانەوەی کە پێغمبەری خوا کردی عليه سڵسلام کە سەحابە کردی بۆیە بەردەوام براکانم مژدە بێت و دڵخۆش بن و متەفائیل بن واللهی هەرچەندە بیانەوێت دینی حەق بشارنەوە ناشاردرێتەوە ڕووی ئەو کەسانەش ڕەش دەبێت کە بەرەو حەق دەوەستنەوە یا پیلانی گڵا و ناشیرن بەرامبەر ئەهلی حەق دەجێڕن ئللا ڕویان ڕژ دەبێت و ڕیسوا دەبن ئەم ڕۆیان بەیانی وەکو بوشە سوپاس بۆ خی پەرۆردگار ئامۆژگاریم بۆ حکوومەتی هەرێم ئەوەیە کە بەو جۆرە کەسانە نەخەڵەتێت، بڕیاری هەڵەی پێ نەدرێت، چونکە ئەوە لە مەسڵەحەتی وڵات نییە، لە مەسڵەحەتی میللەتەکەمان نییە، لە مەسڵەحەتی ئەمن و ئاسایش نییە. ئەم بڕیارە کە بێت و سەربگرێت، هەرچی وڵاتی سوننەیە هەمووی دەبێتە دژی حکوومەتی هەرێم، چونکە ئەو عالمانە پیاوانی بەڕێز و بەرزن، هەمووی لە وڵاتی سنەدا هەموویان کتابەکانیان بە پیرۆز ڕادەگیرێت کە بێتو حکومەتی هەرێم ئەو بڕیارە بدا کەواتە حکومەتی هەرێم هەرچی وڵاتی سنیە لە خۆت کرد ئەمە کەی سیاسەتە و کەی حیکمەتە دڵی کێ بە خۆت خۆش دەکەی بەم بەم جۆرە بڕیارە و دڵی داعش بە خۆت خۆش دەکەیت و داعش دەچێت ڕاوی خەڵک دەکا لەمەو دووە وەرن سیرکەن ئەم حکوومەتە چەند حکوومەتێکی کافرە و دژی مسلمانانە و دژی ئیسلامە دژی عالمە میان ڕەوەکانیشە نەک هەر دژی ئێمە بێ کە پێمان دەڵێن توندڕەو. بۆیە بەڕێزەکانم ترسناکە ئەم جۆرە بڕیارانە، بڕیاری ئاوا دانیشتنی دەوێ، ئیستیشارەی دەوێ، دەبێ ئەو کتابانە بهێنن، هەر کەسێک کە دەڵێن کتابەکەی خەتەری تێدایە، بیهێنن دراسە بکرێ بزانن چی خەتەرە، ئەو کاتە بڕیاری لەسەر بدرێ. نەک کۆمەڵە چڵکاوخۆر بێن تەقریرێک بنووسن و جاسووسییەک کەن، کاکە ئەم کتابانە وریا بن، خەتەرە وەڵاهی خەتەر نیە بۆ وڵات بەس خەتەرە بۆ بۆ چەواشەکاریەکەی ئەوان و خەتەرە بۆ گۆڕ پەرستیەکەی ئەوان بەڵام لای حکومەت وای دەسازێنن کە خەتەر بێ بۆ ئەمن و ئاسایشی وڵات و حکومەتیش بە هەڵە دابرن داواکارم لە خوای پڕدگار بۆ خاتری ناوجوانەکانی سیفاتە بەرزەکانی أخيرمان خيرك وهدايات من بدأ اللهم اهدنا اللهم اهدنا يا رب العالمين اللهم احسن عاقبتنا في الأمور كلها وأجرنا من خزي الدنيا وعذاب الآخرة وأجرنا من خزي الدنيا وعذاب الآخرة اللهم إنا نسألك الجنة ونعوذ بك من النار اللهم نسألك الهدى والتقى والعفاف والغنى خوای پەروەردگار هەر کەسێک خێری ئەم میللەتەی دەوێ دین و ئەمن و ئەمانی ئەم میللەتەی دەوێ خوایە سەرکەوتووی کەیت و بیپارێزیت هەر کەسێکیش لە فێڵە لەو میللەتە لە دینی لە ئەخلاقی خوای پەروەردگار هیدایەتی بدەی کە ئەهلیش نیە خوایە سەرشۆڕ و زەلیلی و بێ دەسەڵاتی کە یا رب العالمین الحمد لله وصلى الله وسلم على رسول الله يا